پێغەمبەرناسی و شوێن پێهەڵگرتنی پێغەمبەری ئازیز علیه صلات و سلام بۆ ئێمەی ئوممەتی ئایا لە ئاستێکدایە کە خوای پەروەردگار دەفەرمێ وەعلەمو بە ئاگا بن وریا بن بە عیلمەوە شوێن ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بکەون و مامەڵەی لەگەڵدا بکەن ناسینی ئازیزمان لە لەدایکبوونی، قۆناغی هەشت ساڵ شوانی، بیست ساڵ بازرگانی، بانگەواز بە هەردوو جۆری ئاشکرا و نهێنی، قۆناغی هیجرەتەکان، قۆناغی جەنگ و غەزا و جیهاد و ڕووبەڕووبوونەوەکان، ئەمانە و قۆناغی پەیوەندییە کۆمەڵایەتییەکان، پەیوەندە سیاسییەکان، نامە ناردن و بەسەرکردنەوەی سەران و گەورە پیاوانی ئەو کات، هەموو ئەم بوارانە گرنگن بۆ ئێمەی ئوممەتی پێغەمبەری خوا علیە سڵات و سلام کە گرنگی پێبەین بیناسین. بەڵام دوای چمکێک ژیان لە خزمەت ئەو ئازیزەدا، دوای ئەوەی ئاشنا بووین بە کار و بانگەوازی، بە پرۆژەی لە مەککە و لە مەدینە، بە عەقڵییەتی دەوڵەتداری و برایەتی و پێکەوە ژیان، پێم خۆشە لەناو هەموو ئەو بوارانەی ژیانی ڕەسووڵڵادا عەلەیهی سەڵات وەسەلام، ئەمڕۆ لە خزمەت پێغەمبەردا بین لە دوای ئەوەی کە ناسیمان محەمەد کە ڕەئیسی دەولە وەک سەرۆکی دەوڵەتی مەدینە ئەمڕۆ پێغەمبەری خوا دەناسین النبی کە ڕەئیسی عائیلە پێغەمبەر وەک سەرپەرشتیار و وەک سەرۆک و وەک هاوسەری خێزانانێک دەمەوێت سەرنجی ئێوەی ئازیزی ئومەتەکەی ڕابکێشم بۆ ئەوەی کە خۆشەویستمان لە تەمەنی بیست و پێنج ساڵییەوە قۆناغی وەک باوک، وەک هاوسەر دەستی پێکردووە. پێویستە ئێمەی ئوممەتی بیناسین، لە بەرامبەر ئەم قۆناغە زۆر هەستیار و گرنگەی ژیانی خۆشەویستماندا، بزانین کە پێغەمبەرمان لەگەڵ بواری عیبادەتی، لەگەڵ بواری دەعوە و بانگەواز و کاری بۆ دەوڵەت و بنیاتنانی دەوڵەت، بنیاتنانی دەوڵەتێک لە ماڵ، پێکەوەنانی بەهەشتێک لە ماڵ، پێکەوەنانی خێزانێک کە تیایدا بەختەوەرترین خێزان بێت، ئەرکی سەرشانیەتی ئێمەی ئوممەتی لە ئێستادا، گرنگە ئەو خێزانە بەختەوەرە بناسین تا لە خۆم و لە ئێوەی بەڕێز لە خۆمان بپرسین، ئێمە لە کوێی مامەڵەی پێغەمبەرداین علیه صلوة و سلام خێزانەکانی ئێمە دایک و خوشکی ئێمە کچەکانی ئێمە لە کوێی مامەڵەی کچ و خێزان و خانەوادەی پێغەمبەردان عەلەیهی سەلات وەسەلام پێغەمبەرمان وەک هاوسەرێک چۆن مامەڵەی کردووە لەگەڵ خێزانەکانیدا کە بۆ ئێستامان زۆر گرنگە بەڕاستی بە تایبەتی دەبینین قەیرانەکان لە دوای قەیرانی سیاسی و ئابووری و لە دوای ئەوەی کە قەیرانی جەنگ و ئەوانە هەیە بەداخەوە قەیرانی کۆمەڵایەتی قەیرانی پەککەوتنی ژن و ژنخوازی و هاوسەرگیری قەیرانی لێک هەڵوەشانی خێزانەکان قەیرانی دووبەرەکێ و دەبەرەکێ و ناکۆکی نێوانی کۆمەڵگا بەداخەوە بۆیە بە ڕاستی سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە ئێمە لە دوای بیست و پێنج ساڵ دەسەڵاتی خۆماڵی لە بەرهەمی دەستی خۆ و دەستەوسانی خۆ وەک دەسەڵاتێکی عەلمانی کۆمەڵگای کوردەواری ئێمە ڕۆژ بە ڕۆژ ساڵ بە ساڵ خۆزگە بە پار دەخوازێ بەڵام گەر بچینە خزمەتی ژیان نامەی هاوسەرگیری پێغەمبەری ئازیزمان تەنها لەگەڵ دایکمان خەدیجە لە ماوەی بیست و پێنج ساڵ هاوسەرگیریدا کێشەی کۆمەڵایەتی و کێشەی هاوسەرگیریەکان بوونیان نابێت ئەگەر سەریشی هەڵدا دەزانین چارەسەری بکەین و چۆن مامەڵی لەگەڵدا بکەین بەڵە خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام لە تەمەنی بیست و پێنج ساڵیدا لەگەڵ دایکی گەورە و بەڕێزمان دایکە خەدیجە هاوسەرگیری دەکات لە کاتێکدا خۆشەویستمان بەراوردی تەمەنی بکەین لەگەڵ دایکە خەدیجە دایکە خەدیجەمان پانزە ساڵ لە پێغەمبەری ئازیز گەورەترە دوو هاوسەرگیری کردووە پێشتر بەڵام خۆشەویستمان دەیخوازێ لە کاتێکدا تەمەنی دایکمان خەدیجە چل ساڵە بەڵام لەگەڵ ئەم هاوسەرەی کە رب العالمین سەلامی بۆ دەنێرێ لەگەڵ ئەم هاوسەرەی کە اللە تعالی بە فەرمانی خۆی هاوسەرگیری لە نێوانی ئەم پێغەمبەرە ئازیزە و لە نێوانی خەدیجەدا دەکات، با بزانین چ خێزان و چ خانەوادەیەکی بەختەوەر بنیات دەنێن. بیست و پێنج ساڵ پێکەوە ژیان لە قۆناغێک لە قۆناغی مەککەدا، لەگەڵ هەموو ئێش و ئازار و ناڕەحەتییەکدا، لە کاتێکدا دایکمان خەدیجە دایکی چوار کچە، ڕوقیە، فاتیمە، ئوم کەلثوم، زەینەب، دایکی دوو کوڕە، بۆ پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم کە هەر بە منداڵی وەفاتیان کردووە بەڵام ئەو پێغەمبەرمان وەک ڕئیسێکی عائیلە لەگەڵ خەدیجەدا چۆن مامەڵەی کردووە چ وەفایەکی هەیە بەرامبەر بە خەدیجە 25 ساڵ لەگەڵیدایە دوای وەفاتیشی بە چەند ساڵێک هێشتا پێغەمبەرمان عەلەیهی سەڵات وەسەلام بێ هاوسەر دەمێنێتەوە هەتاوەکو کۆتا ساتەکانی تەمەنیشی ڕازی نییە بە ناویش فەضلی دایکمان خەدیجە بدرێ بەسەر ڕازی نییە فەزلی عائیشە فەزلی هەر خێزانەکانی تری بدرێ بەسەر دایکمان خەدیجەدا بۆ؟ چونکە ئەمە ئافرەتێکە بەڕاستی لە هەڵگرتنی ئەم پەیامە لە پێگەیاندنی نەوە و ڕۆڵەکانی ئەم پێغەمبەرە ئازیزە لە پشتیوانی کردنی ئەم پێغەمبەرە لە بەخشینی ماڵ و سەروەت و سامانی لە پشتگیری کردنی لە کاتێکدا هەموان پشتیان تێکردبوو پشکی شێری هەیە دایکمان خەدیجە ڕەزا و ڕەحمەتی خوا لەو دایکە ئازیزەمان بێت بەڵێ خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان لە تەمەنیدا هاوسەرگیری و گرێبەستی هاوسەرگیری لەگەڵ سیانزە ئافرەت کردووە کاتێک وەفاتی کردووە نۆ خێزانی لێ جێماوە لە تەمەنی خۆیدا دوانیان وەفاتی کردووە، پێویستە ئێمەی ئوممەتی بە دایکان و بە باوکان و بە برایانەوە خێزان و خانەوادەی پێغەمبەری ئازیز بناسین، دایکمان خەدیجە و هەروەها دایکمان سەودە، عائیشە، حەفسە، ئوممو سەلەمە، دایکە زەینەب، دایکە جوەیریە، ئوممو حەبیبە، دایکە سەفییە، دایکە مەیموونە، دایکە مارییە و. دایکە ڕەیحانە، کە ئەمانە بە نەسی قورئان موسڵمانانی ئازیز خوای پەروەردگار دەفەرموێ، وەئەزواجوه خێزانەکانی پێغەمبەر ئوممەهاتوهم دایکی ئێوەیە بۆیە خوای پەروەردگار دەفەرموێ ئەو دایکانە بۆ ئێوە ولا ان تنکحوا من ولا ان تنکحوا ازواجه نیکاح و هاوسەرگیری خێزانی پێغەمبەر و خێزانانی لە ئوممەتی حەرامە چونکە ئەوە دایکمانن ئەبو بەکری صدیق ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ بە عائیشەی نەدەوت ئەی عائیشەی کچم ئەی دایکی بەڕێزم ئەی دایە گیان بۆ چونکە خێزانی پێغەمبەرە قورئان دەفەرمێ دایکی ئێوەیە خوای پەروەردگار یاسای تایبەتی هەیە بۆ خێزانەکانی پێغەمبەر علیە الصلوە و السلام لە پاداشت لە سزا دەفەرمێ یا نساء النبی خێزانەکانی پێغەمبەر لەستن کەئەحەد من النساء ئێوە وەکو ئافرەتانی تر نین لە چیدا لە دووشتا بە تایبەتی ئەگەر چاکەکارن پاداشتان دوو هێندەیە دوو هێندەی خەڵکی دیکە، ئافرەتی دیکە، ئێوە سزا دەدرێن، لە کاتێکدا سەرپێچی خوای پەروەردگار و سەرپێچی پێغەمبەری ئازیز بکەن و لە شەرعی خوای پەروەردگار دەربچن؟ بەڵێ خۆشەویستانم زۆر گرنگە وەڵامی هێندێ گومان بەینەوە ئێمە لە بەرامبەر ژیاننامەی پێغەمبەری ئازیزدا عەلەیهی سەڵات و سەلام ورد مامەڵە بکەین. خۆشەویستانم، دوژمنانی ئیسلام، ئەوانەی باوەڕیان بە خوا نییە کە بەندەی خوا بن، ئەوانەی باوەڕیان بە پێغەمبەر نییە کە شوێنپێکانی هەڵبگرن، دێن گومان و شوبوهات لە رێگای دان لە خێزانەکانی پێغەمبەرەوە دروست دەکەن. دەیان پرسیار دەکەن، ئوممەت مەشغوڵ دەکەن بەوەی کە دایکە عائیشە تەمەنی چەندێ بوو؟ کێ کەی پێغەمبەری خوا گواستیەوە؟ بۆ پێغەمبەری خوا سیانزە ژنی هێناوە؟ گومانی خراپ دەدرێتە پاڵ ڕسول الله صلی الله تعالی علیه وسلم جاری وا هەیە ڕەنگە خەڵکێک لە مینبەرەوە ڕەنگە خەڵکێک بە ناوی ئیسلامیشەوەم هەڵە و بێئەدەبیانە بکات بەڵام ئێمەی ئومەتی ڕسول الله چۆن مامەڵە دەکەین لەگەڵ خێزانەکانی پێغەمبەر و شێوازی هاوسەرگیری پێغەمبەردا زانایان دەفەرموون پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام هاوسەرگیریەکەی دەگەڕێتەوە بۆ ئەم هۆکارانە یەکەم الحکمة التعلیمیە هۆکاری پەروەردەکردن و تێگەیاندن و پێگەیاندنی کۆمەڵگا خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام وەک ڕەحمەتەن للعالەمین پێویستی بەوە هەیە کە خاوەنی کۆمەڵێک خێزان بێ لە کەی لە کوێ ئەخر زۆر گرنگە ئێمە ئاگادار بین جاری وا هەیە خەڵکێک خۆی بە مسلمان دەزانێ خۆی بە شێخ بە سەید بە حاجی بە سۆفی دەزانێت بەڵام تۆمەتێک دەداتە پاڵ پێغەمبەری ئازیز هیچ کاتێک ئێمەی مسلمان جورئەت ناکەین بە دەمیشمان نابێت تۆمەتی خراپ دەداتە پاڵ پێغەمبەری ئازیز لە مەسەلەی هاوسەرگیریدا، بەڵام ئایا خۆشەویستمان لە بیست و پێنج ساڵیدا چۆن هاوسەرگیری دەکات لەگەڵ ئافرەتێکی دوو جار شوو کرد و پانزە ساڵ لە خۆ گەورەتر بوو؟ چۆن هاوسەرگیری دەکات لەگەڵ ئەو هەموو بێوەژنە جگە لە دایکمان عائیشە کە کچ بووە و منداڵ بووە و هێناویەتی، ئەویش حیکمەتەکەی بوارێکی تەعلیمییە. ئایا دەزانن پێغەمبەری ئازیزمان کاتێک وەفاتی کردووە لە پاش خۆی، دایکە عائیشەمان ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ غەزەب و قین و خەشمی خوای پەروەردگار لەوانەی کە ڕقیان لە دایکمان عائیشەیە و تۆمەتی بۆ هەڵدەبەستن چەند ساڵ ژیاوە؟ چل و هەشت دانە ساڵ پەیامی ڕەسوڵڵای گەیاندووە سەیدونا ئەبوبەکری باوکی سەیدونا عومەر کیباری صەحابە لە خزمەتی دایکی ئازیزمان دایکە عائیشە لە مزگەوتەکەی پێغەمبەردا بەتایبەتی تا ئەو ساتەوەختەی سەیدونا عومەر وەفاتی نەکردبوو لە حوجرەکانی پێغەمبەردا لە ماڵی خێزانەکانی پێغەمبەردا فەتوای دەدا ئاینی دەگەیاند بۆیە دوو هەزار و دوو سەد و دە حەدیث لە عائیشەوە ڕیوایەت کراوە لە پێغەمبەری ئازیزەوە ئەگەر پێخەمبەری خوا دایکە عائیشەی نەبێ ئافرەتان چوزانن حەیض و نیفاس و ولادە و جۆرەکانی خوێن یەعنی چی ئافرەتان چۆن بزانن مامەڵەی ژن و مێردایەتی و کەیفیەتی تەعامول کردنی ئەم ئومەتە لەگەڵ هاوسەرەکانیانا چۆن بێت ئەگەر دایکە عائیشە ئومەتەکەی تێنەگەیەنێ کە ڕەسوڵ اللە چۆن مامەڵەی کردووە لەگەڵ خێزانەکانیدا ئەی کێ فێر بێت ئەی پێغەمبەری ئازیزمان گەر خاوەنی ئەم خێزانانە نەبێت ئەی کەی کات و دەرفەت هەیە هێندە هەتا بتوانێ هەموو ئوممەت بەتایبەتی ئافرەتانیش تەواو حەقیان پێبات کەواتە بۆ پەروەردەکردنە بۆیە زانایان دەفەرموون چارەکی دینەکەتان لە دایکە عائیشەوە وەربگرن بەڵێ دایکە عائیشە ئەو خزمەتە گەورەی کردووە حکمتێکی دیکە بریتیە لە الحکمة التشریعیە ژن هێنانی پێغەمبەری ئازیز شەرعە وەحیە پێویستە مامەڵەی دەقیقی لەگەڵا بکەین کە خوا جل جلاله لە ڕێگای جبریلەوە عليه السلام دایک عائیشە دەناسێنێ بە پێغەمبەری ئازیز زەواجی رسول الله صلی الله تعالی عليه وسلم لەگەڵ ئەوەی کە پێغەمبەر مرۆڤە لەگەڵ ئەوەی کە پێغەمبەر دەخوا دەخەوێ حەزی هەیە نەفسیەتی هەیە ئینکاری لەوە ناکەین محەممەد بەشەرە بەڵام نابێ وا تێبگەین و وا حاڵی بین کە غەریزەی جنسی وای لە پێغەمبەری ئازیز کردووە هاوسەرگیری بکا یان دایکە عائیشە بێنێ نەخێر ئەوە لە ڕێگای جبریلەوە عەلەیهی سەلام پیشانی پێغەمبەری ئازیز دەدرێ و خەوی پێغەمبەری ئازیز وەک لە صحیحی بخاریدا هاتووە وەحیە ئەمەشی کە دایکە عائیشەی پیشان دراوە هەر لە صحیحی بخاریدا هاتووە بۆیە حکمەتێکی تەشریعیە کاتێ پێغەمبەری ئازیزمان صلی الله تعالی علیه و سلم زینب دێنێ دایکە زینب بەڵێ خێزانی زەیدە بەڵێ زەید پێشتر وەک تەبەنی کوڕی پێغەمبەر بوو عەلەیهی سڵات وسەلام بە عاداتی ئەو کات لەناو عەرەبدا کە باو بووە بەڵام کاتێک زەی تەلاقی دەدا کاتێک عیدەی دەڕوات کاتێک پێغەمبەری ئازیز دەیخوازێ مەسئەلەیەکی تەشریعی گرنگە کە بە کوڕ بوون بەوە نابێ کەسێک بڵێ وا کوڕی تۆیە، بەڵکو بە نەسەب، بە دایک و باوک، بە ژن و مێردایەتی کوڕ و باوک دروست دەبێ، نەک بەو عادەتەی کە هەبووە. بۆیە پێغەمبەری ئازیزمان علیە سەڵات وسلام بە نەسی قورئان خوای پەروەردگار زەینەبی لە مارە دەبڕێ. کەواتە مامەڵە کردنی ئێمە لەگەڵیدا دەبێ بزانین حیکمەتی تەشریعی هەیە، الحکمە الاجتماعیە. حیکمەت و بەرژەوەندی کۆمەڵایەتی کە زۆر گرنگە مسوڵمانانی ئازیز عائیشە کچی سەیدونا ئەبو بەکرە چی ما بیبەخشێ لە پێناوی ئەو ئیسلامە و پێغەمبەرەدا حەفسە کچی سەیدونا عومەرە واتە پێغەمبەری ئازیز زاوای ئیمامی عومەرە زاوای سەیدونا ئەبو بەکرە پەیوەندی کۆمەڵایەتی بۆ دینداری بۆ دەعوە و بانگەواز پتەوتر دەکات پێغەمبەری ئازیز علیە سەڵات و سەلام الحکمە السیاسیە، حیکمەتی سیاسی هەیە لە ژن هێنانەکانی پێغەمبەردا علیە الصلوە والسلام، کاتێک دایکە جوەیریە دێنێت کچی سەرکردەی بەنو موستەلەقە، کاتێ پێغەمبەری ئازیز ئەم دێنێ تەواوی بەنی موستەلەق دێن و موسڵمان دەبن دێ لە ناو ئیسلامەوە، بۆیە پێغەمبەری ئازیز علیە الصلوە والسلام تەنانەت خوێندنەوە بۆ ئافرەتەکان دەکات کە ئافرەتێک خێزانی کەسێکی گەورەیە، پێغەمبەری ئازیزمان ئەم بێوەژنە بەتەمەنە دێنێ بۆ؟ بە مەبەستی ئەوەی دڵی دوژمنەکانیشی ڕابکێشێ بۆ لای ئەو پەیامەی کە پەیامی ڕەحمەتەن للعالمینە؟ بەڵێ، کاتێک دایکە صەفییە دێنێ، کچی سەرۆکی بەنی قورەیضەیە، ئەها سەیرم ئەم عەلاقە دروستی دەکا لەگەڵ تەنانەت لەگەڵ یەهودا پێغەمبەری ئازیز علیە سەڵات و سەلام کاتێک ئومو حەبیبە دێنێ ئومو حەبیبە لە سەرەتای هیجرەت لە شاری مەکە دەچێت بۆ حەبەشە دەچێت بۆ حەبەشە بۆ لای هرقل لەوێ مێردەکەی وەفاتەکە چەند ساڵ ماوەتەوە پێغەمبەری ئازیز لە مەدینەیە سێری مامەڵەکە هرقل تەنسیق دەکات لە نێوانی پێغەمبەری ئازیزو ئەم ئافرەتە بەڕێزەدا، کچی ئەبا سوفیانە، ئافرەتێکی بە خزمەتە، ئافرەتێکە لە پێناوی ئیسلامەدا هیجرەتی کردووە، بەڵام خۆی هەدیەی تایبەتی مارەیەکەشی بۆ دابین دەکاو بەڕێزو ئیحترامەوە دەینێرێتەوە بۆ مەدینە بۆ لای پێغەمبەری ئازیزو دەیخوازێ سەبەبی موسڵمان بوونی ئەبا سوفیانیش دەگەرێتەوە بۆ ئا ئەمە کە لە لەگەڵ پێغەمبەری ئازیزدا بەتایبەتی پێش فەتح و لە فەتحی مەکەدا موسڵمان دەبێت بەڵێ پێغەمبەری ئازیزمان علیه الصلاة والسلام الحکمة الانسانیە ماناکانی ڕێزگرتن لە مرۆڤ ماناکانی بەرز ڕاگرتنی مرۆڤ بوون لە خێزان و لە هاوسەرگیری پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم خۆشەویستانم دەسەرنج بن کاتێک پێغەمبەری ئازیزمان علیە سەڵا و سەلام کاتێک سەودە دێنێ کە دەکاتە دووەم هاوسەری پێش دایکمان عائیشەش کەسی نییە بێوە ژنێک بەتەمەن یەک کەس لە بنەماڵەیدا مسلمان نییە کاتێک پێغەمەری ئازیز دەیخوازێ چ دڵدانەوەیەکی ئافرەتێک دەکات لە پێناوی ئیسلامەدا کە مسلمان بووە و دەبێ بە دایکی ئیمانداران و ئێمە تا ڕۆژی قیامەت باسی دەکەین کاتێک ئومو سەلەمە دێنێ، ئومو سەلەمە بە تەعبیری کوردەواری خۆمان خاوەنی یەک کۆش منداڵە. کاتێک پێشنیار دەکرێ بۆ پێغەمبەری ئازیز بیێنێ، پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام قەبوڵی دەکات. کوڕە گەورەکەی ئومو سەلەمە خۆی دێ، ئەی پێغەمبەری ئازیز، تۆ دەبی بە باوکی ئێمە؟ بەڵێ من دەبم بە باوکی ئێوە. خۆی ڕازییە دایکی پێ ببەخشێ بە پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات و سەلام لە کاتێکدا کە کۆشێک منداڵی هەیە و بێ دەرەتان و بێ نەوایە. بەڵێ خۆشەویستانم. هاوسەرگیریەکانی پێغەمبەری ئازیز دڵنیابن هەر هاوسەرێکی چەندین وتار هەڵدەگرێ، چەندین حیکەمی لە پشتەوەیە، بەڵام وەک بەرچاو ڕوونییەک لە مانگی لە دایک بوونی پێغەمبەردا علیە سەڵات وسلام ئێمەی ئوممەتی ڕسول اللە صلی اللە تعالی علیە وسلم با زۆر بە وردی مامەڵە بکەین لەگەڵ ژیاننامە و سیرەی پێغەمبەردا علیە سەڵات وسلام ئایا ئێمە وەک پێغەمبەری ئازیز مامەڵە دەکەین سەرنجتان ڕادەکێشم ئێمە گرنگ لەم باسەدا ئەوەیە کە هاوسەرە بەڕێزەکان، باوکانی بەڕێز، برا بەڕێزەکانم، خوشک و دایکی بەڕێزم، ئایا ئێمە لە ئەخلاقدا ئوممەتێکی محەممەدین؟ ئایا ئێمە پیاهەڵدان و باسکردن لە ژیاننامەی ڕەسوول اللە کافییە بۆ ئەوەی کە ئوممەتی ڕەسوول اللە بین؟ بێگومان نەخێر، پێویستە ڕەسوول اللە و ئەخلاقی ڕەسوول اللە بێنینەوە نێو ماڵەکانی خۆمان. دەسەرنج بن. پێغەمبەری ئازیزمان علیه سەلات وسلام ئەو پیاوە گەورە و بەڕێزەیە بە دەستی مبارەکی قوربانی دەستەکانت بم پارو دەکا بە دەمی هاوسەرەکانیەوە دەشفەرمێ باشترین کەسابەت باشترین نان باشترین لقمە و پارو ئەوەیە بە دەستی خۆت پارویەک سەمون بکەی بە دەمی هاوسەری خۆتەوە پێغەمبەری ئازیزمان ئەو پێغەمبەرە بەڕێزەیە کە خێزانەکانی دەفەرموێ بە تایبەتی دایکمان عائیشە دەفەرموێ عادەتی عەرەب وابوو ئافرەت لە حەیضدا بوایە قێزی لێ دەکراوە ژووری لێ جیا دەکراوە نانی دەسی نەدەخورا بەڵام خۆشەویستمان چی کردووە لەگەڵ هاوسەرەکانیدا دەفەرمێت واللهی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام کاتێک کە دەفەرمێ من لە سوڕی مانگانەدا بووم دایکمان عائیشە دەفەرموێ ئەو پەرداخەی ئاوم پێ دەخواردەوە، ڕاستەوخۆ دەمی دەخستە سەر ئەو جێگایەی کە من ئاوم پێ دەخواردەوە. کاتێک گۆشتێکمان هەبوایە لە ماڵا، پاشماوەی ئێسقانەکە دەمی دەخستە سەر ئەو جێگایەی من دەمم لەسەر دانابوو. پێغەمبەرمان عەلەیهی سڵات وسەلام ماڵی موبارەکی، حوجرەکانی تێکەڵ لە یەک، نزیک بە یەک، بە تەنیشت یەکەوە. دەفەرموێ لە ماڵی هاوسەرێکی دیکەی بوو، سەری هێنابووە ئەم دیوەوە، دەفەرموێ قژیم بۆ دادەهێنا و قورئانی دەخوێند و دەشفەرموێ لە سوڕی مانگانەدایە، یەعنی دایکمان عائیشە. سەیری مامەڵەی پێغەمبەر بکەن عەلەیهی سەڵات وەسەلام، چۆن مامەڵەی کردووە لەگەڵ هاوسەر و لەگەڵ خێزانەکانیدا. کەواتە ئێمەی ئومەتی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم لەو ساتە وەختانەی کە باس لە نەکردنی توندوتیژی بەرامبەر بە ئافرەت دەکرێت پێویستە ڕابچڵەکین بەختەوەرترین خێزان لەم سەر زەویەدا تا ڕۆژی قیامەت بریتییە لە ماڵی پێغەمبەری ئازیز و خانەوادە بەڕێزەکانی بەڵێ خۆشەویستانم سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە ماڵی پێغەمبەری ئازیز بێگرفت و بێکێشە نەبووە مرۆڤن ئافرەتن کێشەیان دەبێ غیرەیان دەبێ ناکۆکیان دەبێ بابزانین دایکە عایشە دەفەرموێ خواردنێکم دروست کرد بوو خەولەش لەوێ بوو وتم بخۆ پێغەمەری ئازیزیش دانیشت بوو نەیخوارد وتم بخۆ وەگەرنا ئەو خواردنە دێنە بەدەم و چاوتا ئەڵێ نەیخوارد و هێنان بەدەم و چاویە پێغەمەری ئازیز چی کرد فەرمووی هەستە تۆش هەمان بە هەمان شێواز خواردنەکە بێنەوە بەدەم و چاویە پێغەمەری ئازیز پێکەنی هەردووکیان پێکەنی فەرمی هەستم چندە و چاویشتان بشۆن زۆر گرنگە دایکە عائیشەمان غیرە دەیگرێ لەبەر چاوی پێغەمەر و میوانەکان خواردنێک دەکێشێ بە ئەرزا و خواردن و قاپ و هەمووی دەشکێنێ پێغەمەر یازی دەفەرمێ غارت ئومکم غارت ئومکم دایکتان غیرە گرتی پێی ناخۆش بوو خواردنێک لە ماڵی هاوسەرەکەی ترۆ هات هاتە ئەم دیوە کەواتە قەیرانی کرد بە سەیران، پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات و سەلام کۆی کردەوە و خواردیشی لێی، کە ئەمە بەڕاستی پەیامێکی گرنگی تێدایە بۆ کەیفیەتی مامەڵەکردنی هاوسەران لەگەڵ خێزانەکانی خۆیاندا. بەڵێ خۆشەویستانم، پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات و سەلام لە بواری سیاسیدا پرسی بە خێزانی کردووە، ڕۆڵ و کاریگەری گەورە و گرنگی ئوم سەلەمە لە سوڵحی حودەیبیەدا، لە کاتێکدا پێغەمبەری ئازیز ڕێگە نەدرا بچێتە ناو شاری مەککە عومڕە بکات، فەرمووی دەیاڵە سەحابەکان حەیوانەکانتان سەر ببڕن، سەریشتان بتاشن لە بەرامبەر ئەوەی کە نەیانهێشت بچینە ناو مەککە کەواتە ئەبێ ئیحرامەکەمان بشکێنین. سەحابە زۆر لەسەر دڵیان قورس بوو، هەموو شمشێر بەدەست بوو، گیان لەسەر دەست بوون، بۆ ئەمە قبوڵ کەین؟ کێ ئەم کێشەیەی حەل کرد؟ ئومو سەلەمە فەرمووی پێغەمبەری ئازیز حتا پێغەمبەر پرسی پێ دەکات چییە؟ چی بکەم؟ زۆر بێتاقەتن سەحابە تەقەبولی ئەمە ناکەن فەرمی دەبچۆ دەرەوە سەرتاشەکە بانگە با سەرت تاشێ خۆ دەستکە بە سەربڕینی حیوانەکان چارەسەری گرفتەکەی کرد کێ ئەو مسەلەمە کەواتە خۆشەویستانم یەکێک لەو حەدیثانەی کە مەوضوعە بەدەم پێغەمبەری ئازیزەوە هەڵبەسراوە لە کوردەواری خۆمانا کراوە بە کوردی و مەشهورە دەڵێت ژنان پرسیان پێ بکە و بە گوێیان مەکە، شاورهن وخالفهن، پرسیان پێ بکە و بە گوێیان مەکە، نا، پێغەمبەری عەزیز پرسی پێ کرد، بە گوێشی کرد، لە دیندارییە، لە عەقڵە، لە حیکمەتە، لە دەربازکردنی کێشەی ئەو ئوممەتەدا. کەواتە خۆشەویستانم، ئەمە بەهای ئافرەتە لای ئاینی پیرۆزی ئیسلام، ئەمە بەهای ئافرەتە لای ئوممەتی رسول اللە صلی اللە تعالی علیە وسلم، کە پێویستە ئێمەی ئوممەتی پێغەمبەری ئازیز، صلی اللە تعالی علیه وسلم، ئەخلاقمان وەک ئەخلاقی ئەو بێ. خۆشەویستانم، لە نێوانی حەفسە و سەفییەدا کێشەیەک دروست دەبێ، لەسەر ئەوەی کە پێی دەوترێت سەفییە تۆ یەهودیت. بێتاقەت دەبێ، شکات دەکات لە حەفسە. پێغەمبەر عزیز دەفەرمێ ئەی بۆ سەفیە تۆ ناڵێی من باوکم پێغەمبەرە من برام پێغەمبەرە من هاوسەرم پێغەمبەرە مەبەستی پێ سەیدونا موسا و سەیدونا هارونە ئەی تۆ چیت هەیە ئەی سەفیە ها چارەسەری گرفتەکان چۆن دەکا پێغەمبەری ئازیز خۆشەویستانم زۆر مەبەستمە کێشە کۆمەڵایەتیەکان لێک جیابوونەوەی خێزانەکان ڕێژەی تەڵاق لە هەرێمدا ئێشی زیاترە لە قەیرانی ئابووری ئێشی زیاترە لە قەیرانی گەندەڵی ساڵ بە ساڵ لێک جیابوونەوە زیاترەکە لە ژێر دەسەڵاتی ئەلمانیەتی کوردیدا بەداخەوە بەڵام بۆ ئەوەی ئەمە تەشەنە نەکات، بەڵام بۆ ئەوەی کۆمەڵگای کوردەواریمان لە ڕێ لە ڕووی کۆمەڵایەتیەوە لێک هەڵنەوەشێ با ڕابچڵەکێین. سوپاس بۆ خوای پەروەردگار هەڵەبجەکەمان لە ئاستی هەرێمی کوردستانا سەری بەرزە لە کەم بوونە لە ڕێژەی کەم جیابوونەوە لە ڕێژەی نەبوونی توندوتیژی لە ڕێگەی لە ڕێژەی نەسووتاندنی ئافرەتان و خۆیان نەسووتاندنە ئەوەش دەگەرێتەوە بۆ ئەو وەعی و دینداریەی کە لێرەدا هەیە کە پێویستە برەوی پێ بەین، دەبا هاوسەرگیری زیاتر برەو پێ بەین، دەبا زیاتر خزمەت بکەین بە پرۆسەی هاوسەرگیری، دەبا هەموو لایەکمان کۆتا پەیامم بۆ هاوسەران، بۆ باوکان، بۆ هەموو لایەک ئەوەیە کە باوکانی بەڕێز، هاوسەرە بەڕێزەکان پێویستە سنووری شەرعی خوای پەروەردگار بزانن، دایکان و خوشکان بەهەمان شێوە، باوکانیش بەهەمان شێوە سنووری شەرع بزانن، خوا لە خۆتان مەڕەنجێنن، نوێژەکانتان لە کاتی خۆیدا بە جەماعەت بەجێ بێنن، ئیمان بۆ ماڵ وەک باخچەیە، باخچەی ئیمان بەبێ ئاوی بە بێ ئاوی مەژاکێنن، ڕازی بن بە بەشی خودا بەوەی هەیە بساچێنن، تەقوادار بن، بێ تەقوا ژین دەبێ بە ژان. باوکە ئادەم و دایکە حەوا تەڵەکەی شەیتانیان تەقان کە فەرمانی خوایان شکان سزا دران لە ناو بەهەشتا دەرکران بۆیە بە پیاو خوای پەروەردگار بە پیاوان دەفەرموێ فامساکم بمعروف دەست بگرن بە خێزانەکانتانەوە بە معروف و بە چاکە ئەمە ئاەتی خوای پەروەردگارە بۆ ئێوە خوشکانی بەڕێزم بە تایبەت بە ئێوەش دەڵێم خوشکی بەڕێز ئەمانەتە ئەو هاوسەرە تۆ لە ماڵی ئەو لە دەرە بۆ بژێوی ئەو خێزانە سەرقاڵ و فرە جەمسەرە، کاتێ کە بۆ ماڵ دێتەوە ئەیەوێ بحەسێتەوە نەک دڵی بشێوێتەوە. خۆ ئاخ دایکی بەڕێزم خوشکی بەڕێزم نەک بە ناشکوری و بێزاریت وەکو برین بیکولێنیتەوە ئایا ئەزانی خوشکەکەم ئەو پەپوولەیە پیاو پەپوولەیە تۆ گوڵی، ئەو بولبولە تۆ پەل و چڵی، ئەو خوێنە تۆ ترپەی دڵی، سەنگەر مەگرە لە هاوسەرت، پرتەپرت و بۆڵەبۆڵ و داوای بێجێ مەکە لە هاوسەرت، بەڵکو دایکی بەڕێزم، خوشکی بەڕێزم، بچۆرە ناو ماڵی دڵی، هەر لەوێ بە، ماڵ بار مەکە، تۆ وەزیری ناوخۆی، ئەوی، خوشکم خۆت بەکەم مەزانە، چڕنوک لە دڵەکەی مەگرە، دڵەکەی کۆڵەوار مەکە، لوتکردن و پڕ و بیانوو هەرگیز ناشێ بۆ کەیبان و بە خۆشەویستی و بەزەیی دڵ بۆ یەکتری ڕامە بێ، ئارامە بێ ژیانتان پڕ لە تەما لە ئارامی دەبێت. کەواتە کۆتا پەیامم وەک دڵ ترومپای جەستەیە، ئاگاداری پەیوەندییە کۆمەڵایەتییەکانمان بین، ئاگاداری حەق و مافی یەکتری بین، ڕێز لە یەکتری بگرین، قەیرانەکان بگۆڕین و بیکەین بە سەیران، ئاشتەوایی بکەین، ئەوانەی کە تۆراون، کە لە یەک عاجز بوون، کە ماڵیان بەجێهێشتووە، کە دڵی منداڵەکانیان ڕەنجاندووە، کە منداڵەکانیان نەخۆش کەوتوون، کە زۆرن و ئێشەکانیان لای ئێمەیە، تکا دەکەم لە مانگی مەولوودی پێغەمبەردا علیە الصلوة والسلام وەک ئوممەتی پێغەمبەری خوا ئاش ببنەوە و بچنەوە ماڵەکانی یەکتری، بەتایبەتی باوکە بەڕێزەکانیش، هەر کێشەیەک کە هەیە لە نێو ماڵەکانتانا ئێوەش کۆتایی پێ بێنن خوایە بە خاتری اسمی اعظمت بە خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لەسەر ڕێگا و ڕێبازی رسول اللە بمانژێنە خوایە لەسەر ڕێگا و ڕێبازی ئەو رسول اللە کۆتایی بە ژیانمان بێنە یا اللە بە ئومەتی و پێغەمبەرە ئازیزە قبوڵمان کە خوایە خانەوادە و خێزانەکانمان بکە بە خانەوادە و خێزانێکی محمدی خوایە بەختەوری بگێڕەوە بە خێزانەکانمان خوایە ڕاستە وڵاتمان ساردە ماڵەکانمان ساردە دڵی خەڵکی ساردە یا اللە بەو ئیسلامە گەرممان کەرەوە خوایە بەو ئیسلامە گەرمان کەرەوە خوایە بەرەکەتی خۆت لە ئاسمان و زەوی ببارێنە یا رب العالمین ئاشتەوایی لە نێو ماڵەکانماندا زیاتر و زۆرتر کە خوای پەروەردگار دەرگاکانی شەڕ داخە یا رب العالمین خوایە ئەوانەی ناکۆکن لێک دابڕاون یا اللە ئاشتیان کەرەوە خوایە ئەوانەی تا ئێستا منداڵیان نییە خوایە منداڵیان پێ ببەخشە خوایە ئەوانەی هاوسەرگیریان نەکردو بۆیان ئاسان کە لە برایان و لە خوشکانمان خوایە ڕەحمەتی خۆت بۆ بێوەژنەکانمان بۆ ئافرەتە بە قەدر و ماوەکانمان یا رب العالمین بنێرە دەرگاکانی خێرمان لێ بکەرەوە یا رب العالمین خوایە هەرێمەکەمان پڕ لە ئاشتی و ئاوەدانی کە دەستی شەر ببڕە لەم وڵاتە خوایە دەستی خیانەت و گەندەڵ و گەندەڵکاران ببڕە یا ئەرحەم الراحمین خوایە دەستی شەر لە هەرێمەکەمان دوورخەرەوە خوایە ئەوانەی چاویان بەم هەرێمەدا هەڵنایە خوایە ئەوانەی کە تەماحیان بە سەروەت و سامان بە خوێن و شەرەف و ناموسی وڵاتە هەیە یا الله ڕسوایان کە یا رب العالمین